ئەڵقەی حەوتەم. لەم ماوەیەدا باوکم تووشی نەخۆشییەکی گران هات، میستەر جاکسن کە هەتا بڵێی پیاوێکی بە دڵ و دەروون بوو، نمایشێکی تایبەتی بۆ باوکم تەرخان کرد. گەلێ هونەرمەندی کۆمیدی تریش داهاتی نمایشی خۆیان بە باوکم بەخشی. شەوی نمایشەکەی خۆمان باوکم هاتە سەر شانۆ. بەڵام زۆر بە گرانی هەناسەی بۆ دەکێشرا. لە تەنیشت شانۆکەوە وەستابووم و چاوم بڕیبووە ئەو. هەرگیز نەمدەزانی کەماڵ ئاواییمان لێ دەکا و مردنی نزیک بۆتەوە. کە تیپەکەمان لە لەندەن بوو هەموو هەفتەیەک سەرم لە دایکم دەدا. ئەوەی لە یادگارەکانی ئەو ماوەیە لە بیرم مابێ ئەوەیە، کە دەستکورتی و نەبوون هێشتا هەر باڵی ڕەشی بەسەرماندا کێشابوو، بە دەگمەن نەبێ نەمان دەتوانی لە ماڵی خۆمان یەک ژەم چێشت لێ بنێین، لەم ڕووەوە چەندین یادگاری تاڵم لە یادە. ڕاستە هەموو سەر بەرەو ژوورکەیەک سەر بەرەو خوارکەیەکی لە دوایە. بەم جۆرە ژیانی تاریکی ئێمەش لە ناکاودا کەلەبەرێکی ڕووناکی تێدا کرایەوە. کۆنە دەستە خوشکێکی سەر شانۆی دایکم وازی لە شانۆ هێنابوو، بووبوو بە دۆستی کۆڵۆنێڵێکی پیری دەوڵەمەند و بەمە کەوتبووە ناو بەهەشتێکی خەیاڵییەوە. ئافرەتێکی یەکجار فەنتازی پڕ و پۆشتەی ڕەزا شیرینی ڕۆحسووک بوو. ماڵی کۆڵۆنێڵ لە ناوچەی ستۆکوێڵ بوو کە خۆشترین گەڕەکی ئەو ساکە بوو. ئەوەندە بە دیداری دایکم گەشایەوە کە بوو بە دڕک و نووسا بە یەخەمانەوە و زۆری لێ کردین کە هاوینەکە لای ئەو ڕابوێرین. هەر من و دایکم بووین چونکە سێدنی لای ئێمە نەبوو. بەمە نەختێ بارمان سووک بوو. بۆیە دایکم بە ئاسانی قایل بوو. سەرڕای ئەوەش، بە دەستە ڕەنگینەکانی کە لە گرێچنیدا شاوەستایەک بوو، بە ئاسانی خۆی دەبردە هەموو دڵێکەوە. بەم جۆرە بۆ بەیانی بارگەمان لێنا و بەرەو ماڵی کۆڵۆنێڵی خۆا پێدا و کەوتینە ڕێ. بارگە چ بارگە! هەموویت کۆ بکردایەتەوە و لە کەرێکت بنایە و بێ پەروا یەک قۆناخە تا ئەوپەڕی دنیا لێت بخوڕیایە. کاتێک کە لە دەرگای دەرەوە پێمان نایە ژوورەوە سەیر دەکەین ماڵ ماڵ نییە بەڵکو بەهەشتێکە بۆ خۆی پڕە لە نۆکەر و کارەکەر. هەموو ژوورەکانی بە بۆیەی پەمەیی و شینی کاڵ بۆیاخ کرابوون، ڕایە خەمووی بریتی بوو لە مافووری بەنرخ جگە لەمەی باخەکەی ئەوەندە میوەی جۆراوجۆری پێوە بوو کە پیاو لەوانە بوو پێویستی بە خواردن هەر نەبێ. کارەکەرەکان بریتی بوون لە چوار ئافرەت، ئاشچییەک و سێ بەرد دەستکەر. جگە لە من و دایکم میوانێکی تریشی لێ بوو. کوڕە جاهێڵێکی درژی ڕەزا سووک کەج و دەسمێڵێکی سووری هەڵقاچراوی هەبوو، زۆر بە شەو کەوتوو و شناغ بوو. هەتا کۆڵۆنێل لەماڵ نەبوایە ئەو لە ماڵەکەدا هەموو شتێک بوو. بەڵام هەر کە کۆڵۆنێل دەهاتەوە ئەو دەبوو بە تیکەیەک نان و قووت دەدرا. کۆڵۆنێل جاربەجار نەبێت نەدەکەوتەوە ماڵ، هەفتەی جارێک یان دوو جار کە لە ماڵ بوایە ئیتر ماڵەکە دەبوو بە ئاشیاو کەوتوو. دایکم هەمیشە ئامۆژگاری دەکردم کە لە شوێنێک چەپ بم و نەچمە بەر دەست و پێی. ڕۆژێکیان کۆڵۆنێڵ خەریک بوو لە سەرەوە دەهاتە خوارەوە. منیش بە ڕاکردن خۆم کرد بە هۆڵەکەدا. کە دیمی، بە ڕوویەکی خۆشەوە بزەیەکی بۆ کردم و ڕۆیشت. کابرایەکی باڵا بەرزی بە هەیبەت و سام بوو. نێم کۆتێکی ڕەشی لە بەر دابوو، شەپقەیەکی قووچی ڕەش بە سەرەوە، مووی هەر دوو لاجانی سپی بووبوون. سەرم لێ دەرنەدەکرد. بۆچی کە کۆڵۆنیڵ دەهاتەوە ماڵەکە وەکوو ماستی مەیوی لێ دەهات. کەچی هەر کە دەردەچوو، کوڕە جاهێڵەکە دەگەڕایەوە، دەکەوتەوە جۆش و جونبوش. وەک دەڵێن هەندێ جار پیاو بە ئاسانی ئاخۆڕی لێ تێک دەچێ. تێناگەم چۆن ئەوەندە زوو ژیانە بەدبەختییەکەی جارانم خستە پشتگوێ و لەگەڵ کاروانی ئەم ژیانە نوێیەدا کەوتمە ڕێ و لە ماوەی یەک هەفتەدا لەگەڵیدا بووم بە ماستوورڕۆم. هەموو بەیانیان سەگەکانم دەخستە دوای خۆم و بە درێژەی جادەکەدا پیاسەیەکم دەکرد. ئینجا بەر لە چێشتەنگاو بەرەو ماڵ بام دەدایەوە، پاش ئەوە یەکسەر بۆ سەر مێزی نان خواردنی بەیانیان کە بە قاپ و کەوچک و چەتاڵ و چەقۆی زیوین ڕازابۆوە، خوا بیدە بە ڕەهێڵەیەک دەیدا. بەڵام داخی گرانم ئەم خۆشییە کورتەشمان پێوە نەهات و کەوتینەوە سەر بای بەڕە. ڕۆژێک. لە ناکاوە دایکم وتی. ڕۆڵە، میوان شەو و ڕۆژێک خۆشەویستە و وەکو کێک وایە، تا دێ کۆنتر و ڕەقتر ئەبێ. جا بەر لەوەی بەڕەمان لە ژێرا هەڵتەکێنرێ، با ڕوو بکەینەوە ماڵەکەی خۆمان. ئەمەم لە لایەکەوە پێ خۆش بوو، چونکە ئیتر ئەمە بکە و ئەوە مەکە، وەرە ئێرە و بچۆرە ئەوێ و مەچۆرە ئەوێ و لەسەر لا دەچوو. لە لایەکی تریشەوە پێم ناخۆش بوو، چونکە دەبوو بچینەوە باوەشی هەمان دەستکورتی و بێ جێ و ڕێییەکەی. جارانەوە. ساڵی هەزار و سەد و نەوە و نۆ ساڵی بزن و ڕیشان بوو. زۆربەی خەڵک مووی دەوروبەری چەناگەیان دەهێشتەوە و ئەوی تر سمێڵی لێ دەرچێ. پاک دەتاشرا، پاشاکان، پیاوە سیاسییەکان، سەربازەکان، پاپۆڕەوانەکان، ئاشچییەکان و تزارەکان، هەموو تاقمە جۆراوجۆرەکانی تر، بە گوێرەی مۆدەی ئەو ڕۆژگارە لەم جۆرە ڕیشەیان هەبوو. بەڕاستی چەرخێکی بێمانا و سەیر بوو. لەلایەکەوە دەوڵەمەندییەکی لەدەست دەرچوو، لەلایەکی ترەوە هەژاری و نەبوونییەکی یەکجار سەخت. خەڵک هەر لە خۆیانەوە لەسەر ناکۆکی سیاسی بێ بناغە و ئەساس، بە درێژە شیر و تیریان لە یەک دەسوو. بەڵام ئینگلتەرە دەریایەکی ئەوەندە قووڵ و بێبن بوو کە بە چەند شەپۆلێک، شێل و نەدەبوو نەدەشڵەژا. هەندێ جووتیاری بوێری ئەفریقایی دژی ئێمە چەکیان هەڵگرتبوو. لە پشت بەرد و کەپۆسکە شاخەوە خۆیان قایم کردبوو، پەیتا پەیتا سەربازە چاکە سوورەکانمانیان دەدایە بەر سێرەی تفەنگ و دەیان ئەنگاوتن. ئەمانیش بەو چاکەتە سوورەوە نیشانی یەکجار چاک بوون. دەوڵەت بیری کردەوە چ بکا؟ پاش بیرکردنەوە و لێکدانەوەیەکی زۆر خوا کردی وەزارەتی جەنگ فێڵەکەی دۆزیەوە فەرمان دەرچوو چاکەتە سوورەکان بکرێن بەهی خاکی من نەم دەزانی جەنگ چییە لە گۆرانیە نیشتیمانیەکان و سکێچە کۆمیدیەکانی سەر شانۆ و پاکەتە جگەرەکانە کە وێنەی جەنراڵەکانی پێوە بوو نەبێ هەر ناویشم نەبیست بوو. دوژمن بێگومان بە خراپترین دڕندەی بێشەرەف و غیرەت باس دەکرا. خەڵک زۆر بە جۆش و خرۆشەوە باسی شەڕیان دەکرد. لە کۆتاییدا ئێمە بردمانەوە. باشتر وایە بڵێم وامان بردە مێشکی خەڵکەوە کە خۆمان بردمانەوە. هەموو خەڵک باسی ئەم شەڕەی دەکرد، دایکم نەبێ. دایکم تەنیا کەسێک بوو کە بیناسم و هەرگیز ناوی شەڕی نەیەتە سەر زار. ئەو شەڕی خۆی هەبوو کە دەبوو قۆڵی لێ هەڵماڵێ و چاکی لێ بەلادا بکا و بسم اللە ی لێ بکا و خۆی تێ هەڵکا و بە چوار لادا شیر بوەشێنێ و بجەنگێ. سێدنی وا گەیشتۆتە چواردە ساڵ و خەریکە دێتە بەرهەم و بۆتە پۆستەچی لە پۆستەخانەی ستران. بە مەنگانەکەی ئەو و ئەوەی دایکم بە درومان و گرێچنی پەیدای دەکا وەزعمان نەختێ هاتۆتە ڕەهایی و نەبوونی چنگی لێ شل کردووین. دایکم بە پارچە بۆ مغازەیەکی جل فرۆشتن ئیشی دەکرد ئەگەرچی ئەوەی کە دەسی دەکە و مانگانەکەی سێدنی نەگەشتایەتە فریای هێ ئەوە نەبوو نانی و وشکیشمان بۆ دابین بکە جگە لەمە سەرەڕای باری ژیان قستی مەکینەبۆریش سەری مانگان لە بەردەمدا قوت دەبۆوە بەڵام لە ناکاودا بەڵای ناگەهان لەو دی و کەلەوە گوێی دەرخست. سێدنی دەست تێک جلی هەبوو. ئەوەندەی لەبەر کردبوو کەڵکی هیچی پێوە نەمابوو و چەند جار ئاوەڵەکانی توان جێیان تێگرتبوو. هەر لەبەر ئەمە دوو یەکشەم نەیتوانی لە ماڵ دەرچێ. ئەگەرچی هەر یەکشەمە مافی پشوودان و حەسانەوەی هەبوو. دایکم ناچار بە هەر حاڵەتێک بوو دەستێ جلی بۆ کڕی. بەڵام ئەمە کەلێنێکی وای خستە گیرفانیەوە کە دایکمی ناچار کرد ڕۆژانی دووشەمە کە سێدنی دەچووەوە بۆ سەر ئیش و جلی ئیشی لەبەر دەکردەوە، دەستە جلەکەی بە ڕەهن لای کابرایەک دانێ و لە جیاتی ئەوە حەوت شلنگ بە قەرز وەرگرێ. ڕۆژی شەمە قەرزەکەی دەدایەوە و جلەکانی دەهێنایەوە. کاک سێدنیش ڕۆژی یەکشەمە کوڕێنی خۆی پێوە دەکرد. ساڵێکمان بەم جۆرە ڕاکێشا تا جلەکەی. لە چەند جێگەوە، پواو، ئیتر کابرای مۆغازە چی، کەوتە بڕ و بیان و. لە ناکاودا شتەکە چەقی. بەیانیانێکی دووشەممە، کە جلەکەی بردەوە بۆ کابرای مۆغازە چی، کابرا ئەمدیو و ئەودیوێکی کرد و ئینجا، هەڵوێستەیەکی کرد و سەری هەڵبڕی و ڕووی کردە دایکم و وتی. خاتوو چاپڵن، بەداخەوە جلەکە یەکجار کۆنە ویتر کەڵکی ڕەهەند کردنی نەماوە. لەبەرئەوە ئیتر ناتوانم لە جیاتی حەو شلنگەکە گلی دەمەوە. ئاخر بۆ؟ سەیرکە خاتووم، سەیرکە! سەر ئەژنۆی پانتۆڵەکە بە یەکجاری چووە. بەڵام ڕۆژی شەمە پارەکە دێمەوە و جلەکانت بەمەوە. کابرا سەرێکی ڕاوەشاند و وتی. بەداخەوە هەر بۆ چاکات و یەلەگەکە دەتوانم سێ شلنگە بدەمێ و هیچی تر نا. دایکم کەمتر فرمێسکی لە چاو دەهاتە خوارێ هەر بە دڵ دەگریا. بەڵام دیار بوو ئەم جارە پشکۆ بوو چزا بوو بە جگەریا بۆیە هەر هاتەوە ماڵ تێر هەنسکی دا. ڕاستە وتویانە نەگبەتی کە سەری کردە پیاو بە یەک و دووەوە ناوەستێ. بێ سیپاڵی هەر بە سێدنیەوە نەوەستا. منیش. پڕ پۆڵ نەما لەبەری کەم. ئەو جلانەی کە لە کاتی تیپی هەشت لاوەکەی لانکشایەرەوە مابووم، هەمووی بەرە بەرە دڕابوو، ئانیشک و سەر ئەژنۆم هەمووی پینە بوون. پێڵاوە گۆرەوێکانیشم هەر باسیان مەکە. بۆ بەدبەختی لەم کاتەیا ڕۆژێک لووتم تەقی بە لووتی برادەرێکمدا کە لە ماڵی کۆڵۆنێڵەوە ناسیاریم لەگەڵیدا پەیدا کردبوو. کە لەوێ بوو وای دەزانی ماڵی کۆڵۆنێڵ ماڵی خۆمانە و بۆ بەدبەختی منیش خۆم نەشکاند و نەموت وانە کە بەم دیمەنەوە بینیمی هەر ئەوە نەبوو ببم بە دڵۆپێک ئاو ناجسنە هەر سەیری پێڵاوەکانی دەکردم کە چەند پینەیان بەجەستەوە بوو ناچار مام بڵێم ئەم جلە کۆنەیەم بۆیە لەبەر کردووە چونکە بۆ هەوای نەفس خەریکم فێری دارتاشی ببم بەڵام ئەو دیار بوو ئەم قسانەی نە دەچووە گیرفانەوە بۆیە ڕووێکی وەرگێڕا و کەوتە هەواڵ پرسینی دایکم یەکسەر وتم ئێستا لە لادێیە و ئینجا بۆ ئەوەی لە بیری بەرمەوە من کەوتمە پرسیار کردن لە بارەی ئەوەوە هەر جۆرێک بوو بەهانەیەکم دۆزیەوە خۆم لە پرسیاری تر ڕزگار کرد و پاش خواحافیزی هەریەکە بەلایەکدا چرپەمان لێ کرد. هەندێک کردەوەی دایکم زۆر جار ڕقیان هەڵدەساندم. ڕۆژێکیان پێکەوە لە نەخۆشخانەی برام پتنەوە دەگەڕاینەوە، بینیمان هەندێ منداڵ کەوتوونەتە دوای ژنێکی لێقەوماوی جل شەڕ و گاڵتەی پێ دەکەن. دایکم وەستا بۆ ئەوەی منداڵەکانی لە کۆڵ بکاتەوە. ژنەکە سەری هەڵپاچرابوو. کە سەرتاشین ئەو ڕۆژە بۆ ئافرەت باو نەبوو. منداڵەکانیش لە تیز کردن و پێکەنین نەکەوتن و پاڵیان بەیەکەوە دەنا بۆ سەر ئەو وەکوو. ئەگەر لێی بکەون نەخۆشی لێ بگرنەوە. ژنە بەستەزمانەکە ڕەق ڕاوەستا بوو، جووڵەی نەدەکرد. دایکم منداڵەکانی لێی پاس کرد. کە چاوی بە دایکم کەوت گەشایەوە و وتی. لیل، ئەوە خۆتی؟ لیل ناوێک بوو کە برادەرانی سەر شانۆ بۆ خۆشەویستی لە دایکمیان نابوو. نامناسیتەوە؟ من ئیڤا لیستۆکم. دایکم یەکسەر ناسییەوە. من نەختێک لەوان تێپەڕم کردبوو. چونکە پێم خۆش نەبوو ئەم پیرێژنە پیس و پۆخڵەمان لەگەڵ بکەوێ. داڵەکان ڕەت بوون، بەڵام لەگەڵ تەو تیز کردن نەکەوتبوون. ئاوڕێکم دایەوە بزانم دایکم چی لێ هاتووە. هەر وا پێکەوە لەگەڵ ژنەدا شان بە شان خەریکن بەرەو لای من دێن. کە گەیشتنە ئاقارم دایکم ڕووی کردە ژنەکە و وتی. ئەوە چارلێ بچکۆلەکەیە، لەبیرتە؟ ئەی چۆن لە بیرم نییە هەر نەبێ دەیەها جار لە باوەشم گرتووە چارلی گیان ئاوەرە وەرە ماچیەکەم بەرێ تەنانەت بەم لوتڤنواندنەشی ژنەکەم نەچووە دڵەوە چونکە ئەوەندە پیس و پۆخڵ و دەست لە خۆشت و دیار بوو کە هی ئەوە نەبوو پیا و حەز لە وێڵا شایەتی بکە کاتێک کە ناچار بووم لەگەڵ ئەو دایکمدا بکەومە ڕێ هەستم بە جۆرە سەغڵەتیەک دەکرد بە تایبەتی کە دەمدی خەڵک بە تەکماندا ڕەت دەبن و سەیرمان دەکەن. وەکو دایکم باسی دەکرد کە هەڕەتی لاوی و نەردی بوو لە ناو کۆڕی کۆمیدستانا ناوی ئیڤا قیتە بوو چونکە گەلێک قیت و قۆز و سرک و ڕۆح سووک بوو تا بڵێی جوان و ڕێک و پێکیش بوو. کە دانیشتن و حەسانەوە باسی سەرگوزشتەی خۆی بۆ دایکم کرد کە چۆن چەند مانگ بە نەخۆشی لە نەخۆشخانە کەوتووە و پاش دەرچوونی هیچ جێگایەکی نەبووە تێیدا بسرەوێ بۆیە بە سەرگەردانی و هەر لە ژێر تاق و مەڵبەندەکانی سوپای ڕزگارکردندا نووستووە و، بە ڕۆژیش لەو سەرجادانەدا سووڕاوەتەوە، لە پێشدا دایکم ناردی بۆ گەرماو، لە پاشدا کاتێ سەیر دەکەم وا خەریکە خوڵکی دەکات لای ئێمە بمێنێتەوە تا خوا دەروویەک دەکاتەوە. خەریک بووم لە داخ دا شەق بەرم. یەکجاری لەوە دهری بووبووم کە دایکم لە سەر قەنەفەکەی سێدنی دەینواند و نوێنەکانی ئەویشی دەدا بە خۆیدا. سەرتان نەیەشێنم دایکم هەر جلێکی زیادە کە هەیبوو دەیتوانی دەستی لێ هەڵبگرێ بۆی کردە بوخچەوە و دای پێی. تا سەریشی دێتەوە دوو بسکە باڕۆکەشی لە سەری قایم کرد و لەچکێکی کردە سەری.